بەڕێزان گەیشتینە پاری سیانزە ڕێگەی دزەکردنە ناو عەقڵی کەسانی تر ئازیزانم لەکاتی توڕەی و هەڵەشەییدا بە هێرش کردنە سەر بەرامبەر بێگومان دڵی خۆتان خاڵی دەکەنەوە و کەمێک ئارامشتان دەست دەکەوێت خاڵی کردنەوەی هەستە توڕەکان دەبێتە هۆی ئارامشی ئێوە بەڵام لەبەرامبەر هێرشی توندی ئێوەدا لایەنی بەرامبەر چ حاڵێکی دەبێت ئەو خۆش حاڵە کە ئێوە ئارام بوون، ئایا لایەنی بەرامبەر لەو چێژەدا بەشدارە کە ئێوە لەو کارەی خۆتان دەیبەن؟ ئایا بە لەحنی تووڕە و وشەی سووک و ناشیرن دەتوانن خەڵک بکەنە هاو بیر و ڕای خۆتان و ناچاریان بکەن لەو پڕۆسەی سەرکەوتنەی ئێوە بەسەر خۆیاندا چێژ وەربگرن؟ ئایا تەحەموول کردنی لەحنی کینەیی و شێوازی دوژمنکارانەی ئێوە بۆ لایەنی بەرامبەر ئاسانە؟ ئایا چاوەڕوانن لە بەرامبەر سوکایەتی پێکردندا ئەوان لەگەڵتان هاوڕا ببن و بیرو بۆچوونەکانتان وەربگرن؟ ئەگەر بەدەستی مشتەکۆڵەییەوە و برۆی تێک چڕژاوەوە بەرەو لای من بێن دەست بەجێ دەستەکانم خۆنەویستانە وەکو ئێوە مشتەکۆڵ دەبن و ناوچاوم دەدرێت بەیەکدا و بەڵام ئەگەر بەرەو لای من بێن و بڵێن وەرە دابنیشین و پێکەوە ڕاوێژ بکەین منیش بەنەرمیەکی تەواوەوە بە ڕوویەکی کراوەوە بەرەو ڕووتان دێم و بەرهەمەکەشی ئەوە دەبێت کە بە زوویی دەگەینە ئەو ئاکامەی کە جیاوازییەکی ئەوتۆمان لە نێواندا نییە و تەنانەت لە زۆر کاتدا جیاوازیی بیروڕامان ئەوەندە کەمە کە بە ئاسانی دەتوانین چاوپۆشییان لێ بکەین. ڕووبەڕووبوونەوە بە نیەتێکی چاکەوە و هاوڕێ لەگەڵ هۆگری و تاقەتدا و مەیل بە دۆستایەتی و هاوبیری دەبێتە هۆی ئەوەی لەگەڵ یەکتریدا هاوبیروڕا بین و بگەینە ئەنجام. بنەمای گرنگ لە گەیشتن بە هاوڕابوون لە ڕاستیدا خوازیاری و خواستی هاوڕابوون. بەبێ گومان دەتوانم بڵێم، هیچ کەس بە ڕادەی ڕاکفلەر ڕاستی و دروستی گوتارەکەی ودرۆ دێلسۆنی بۆ دەرنەکەوت و لە کاتی خۆیدا سوودی لێ وەرنەگرت. خۆشەویستان مۆڵەتم بدەنێ با بەسەرهاتی ڕاکفلەرتان کە لە ساڵی هەزار و نۆ سەد و پازدە ی زایینیدا یەکێک بوو لە بێزراوترین پیاوانی ولایەتی کۆلۆرادۆ بۆ بگێڕمەوە. بەڵکو ئێوەش هاوڕا بن لەگەڵ مندا. ڕاکفلەر بۆیە لە ساڵی هەزار و نۆ سەد و پازدە ی زایینیدا بێزراوترین پیاوی کلۆرادۆ بوو، چونکە باری تۆمەتی دوو ساڵ مانگرتنی کرێکاری لەم ویلایەتەدا لە ئەستۆ بوو. مێژووی پیشەسازی ئەمریکا هاوشێوەی وەها مانگرتنێکی کەمتر بە خۆیەوە دیوە. کرێکارانی کۆمپانیای بەرهەمە نەوتییەکان و ئاسنی کۆلۆرادۆ هەڵەشە و ڕق ئەستوور لە بەرامبەر ئەو کارە قورسەی کە ئەنجامیان دەدا، کرێیەکی زۆرتریان داوا دەکرد. لەو کاتەدا ڕاکفلەر سەرۆکی ئەم کۆمپانیایە بوو. کرێکارەکان و کانە بەرچییەکان ئامێری کار و کەرەسەی کارخانەکەیان لەناو بردبوو. بەرپرسانی کۆمپانیا بۆ بەرپێگرتنیان یارمەتییان لە سوپا وەرگرتبوو. خوێنێکی زۆر ڕژابوو. مانگرەکان کە لە مافی خۆیان پاشگەز نەدەبوونەوە، بە زەبری گوللە لە پێ دەکەوتن و لاشەیەکی زۆر بە کاریگەری زەبری گوللەی سەربازەکان کون کون بوون. لە وەها بارودۆخێکدا کە بۆنی نەفرەت و دوژمنی هەموو شوێنێکی تەنی بوو، ڕاکفلەر هەوڵی دا سەرنجی مانگرەکان بەرەو خۆی ڕابکێشێ و شێوەیەک ڕێک بخات تاکوو ئەوان لەگەڵیا هاوهەست ببن. جێی بایەخە کە بزانین لەم کارەشیدا سەرکەوتوو بوو، بەڵام چۆن؟ بەسەرهاتەکەش بەمجۆرەیە. خۆشەویستان ڕاکفلەر پاش هەفتەیەک هەوڵ و کۆشش توانی سۆزی هەندێک لە کرێکارەکان بەلای خۆیدا ڕابکێشێ. ئەو ڕۆژێکیان لەناکاو لە بەرامبەر نوێنەرانی مانگرەکاندا کۆمەڵە قسەیەکی کرد کە دەتوانین بڵێین وتارێکی تەواو سەرکەوتوو بوو. ئەم وتارە کە دەبێت بڵێین شاکارێک بوو بەرەنجامی سەرسوڕهێنەری هەبوو، شەپۆلی توڕەیی دەریای مانگرەکانی دامرکاندەوە کە خەریک بوو نغرۆی بکات و لەبەرەم کارەی ژمارەیەکی زۆر ڕاکفلەریان ئافەرین کرد. وتارەکەی لەخۆگری چەندەها ڕاستی بوو، وەها دۆستانە پێشکەش کرا، کە مانگرەکان بەبێ ئەوەی قسەیەک دەربارەی کرێی خۆیان بکەن، دەستیان کردەوە بە کارەکەی خۆیان. با بەشی یەکەمی ئەو وتارە سەرنجڕاکێشە پێکەوە بخوێنینەوە، کە تێیدا هەست بە گەرمی و دۆستایەتی دەکرێ. لە هەمان کاتدا ئەوە لەبیر نەکەن کە ڕاکفلەر لەگەڵ کەسانێکدا گفتوگۆی کردووە کە چەند ڕۆژ لەوەو پێش بەنیاز بوون لە سێدارەی بدەن. لەگەڵ خوێندنەوەی ئەم وتارەدا دەتوانن تێبگەن کە فلەر ئەگەر لەگەڵ گروپێکی پزیشکی خێرخوازیدا قسەی دەکرد و وەها هەستێکی دۆستانەی پیشان بدایە، ئەوا ئاکارێکی گرنگی ئەنجام نەدابوو، بەڵام ئەو لە بەرامبەر دوژمنانێکی سەرسەخت و زیانلێکەوتووی خۆی وەها بە متمانەوە قسەی کرد، کە هیچ ڕێگەیەکی بێجگە لە تەسلیمبوون بۆ نەهێشتەوە. لە وتارەکەی ئەودا ئەم ڕستانەی لای خوارەوە بەدی دەکرا کە ئاراستەی. کرێکارە توڕەکان کرا. شانازی پێوە دەکەم کە ئەم بەختەوەریەم دەست کەوت و توانیم لێرەدا لە بەرامبەر ئێوە ڕابوەستم. من چومەتە ماڵەکانی ئێوە و هاوسەران و مناڵەکانی ئێوەم بینیوە و هەر لەبەر ئەمەیە کە دەتوانم بڵێم وەک کەسێکی بێگانە و نەناسراو لەگەڵتان نادوێم. من لە بەرامبەر هاوڕێ خۆشەویستەکانی خۆمدام و هەستی نامۆیی زەڕڕەیەک ئازارم نادا. دۆستێتی ئێمە دوو لایەنەیە و قازانجی هاوبەشمان هەیە. تەنها لوتف و میهرەبانی ئێوە منی بۆ ئێرە ڕاکێش کردوە. فلەر بە لەسەرخۆییەکی زۆرەوە قسەکانی بەم شێوەیە دەست پێ کرد، ئەمڕۆ لە ژیانی مندا ڕۆژێکی بەرجەستە و درەوشاوەیە. بۆ یەکەم جارە کە ئەو شانسەم دەست دەکەوێت لەگەڵ نوێنەرانی کارمەندی ئەم کۆمپانیا گەورەیە چاوپێکەوتن بکەم. بۆ من کارمەندە پایەبەرز و کارمەندە ئاساییەکان یەک نرخ و بەهایان هەیە و هەموویان دۆستانی منن. دەتوانم دڵنیاتان بکەمەوە کە لە بەشداری وەها کۆبوونەوەیەک هەست بە سەربەرزی دەکەم و تا زیندووم ئامادەبووانی ئەم کۆبوونەوەیەم لە یاد ناچێ. چونکە هەموویان بە دۆستی خۆشەویستی خۆم دەزانم، ئەگەر ئەم کۆبوونەوەیە دوو هەفتە لەمەوپێش ببەسرایە، من لەگەڵ ئەم ڕوخسارانەدا ئاشنا نەدەبووم و بێجگە لە ژمارەیەکی کەم لەگەڵ ئەوانی تردا بێگانە بووم، بەڵام خۆشبەختانە لە ماوەی دوو هەفتەی ڕابردوودا توانیم لە خێمەکانی کرێکارەکانی خەڵوزی بەردین چەند جارێک بەسەریان بکەمەوە، لەگەڵ نوێنەری کرێکارەکان چاوپێکەوتنم هەبێت و لەگەڵتان قسە بکەم، سەرم لە خانووەکانی ئێوەدا و. توانیم هاوسەرەکان و منداڵەکانتان ببینم. کاتێک کە دۆستایەتی دوولایەنە بێت، دەکرێت کە بە نرخ و بەهاوە سیر بکرێت و من چونکە ئاگاداری بەهای ئەم دۆستایەتیە دوولایەنەم، بەختەوەرم کە بڵێم هەلێکم بەدەست هێناوە تاوەکو دەربارەی ڕێگەکانی بەرگری کردن لە سوودە هاوبەشەکانمان پێکەوە قسە بکەین. ئەم دانیشتنە لە ڕێگەی کارمەندە باڵاکان و نوێنەری کرێکارانی کۆمپانیاوە ڕێکخراوە. ئەم کەسانە بەو بانگهێشتەی خۆیان منیان سەربەرز و پێخۆشحاڵ کرد، بە واتایەکی تر لوتف و خۆشەویستی ئێوە منی کشاندۆتە ئێرە، منەو شانسم نەبووە کە کارمەندێکی باڵا بم، پەیوەندی و هەستێکی دۆستانە لە نێواندا بەدی هاتووە، دەرک دەکەم و دەتوانم بڵێم منیش نوێنەری خاوەن بەشەکان و بەڕێوەبەرانی کۆمپانیام. لێرەدا دەمەوێت لە ئێوە بپرسم کە ئایا ئەمە نموونەیەکی باڵا نییە لە هونەری جوانی گۆڕینی دوژمن بە دۆست؟ ئازیزان وای دابنێن کە ڕاک. فلەر ڕێگەیەکی تری دەگرتە بەر و لەگەڵ ئەم کانە بەرچییانەدا دەرگیر ببوایە و هەندێک ڕاستی ترسناک و ورووژێنەری وەک لافاو بدایە بە ڕوویاندا. گریمان لەحنی قسەکانی وای دەرخستایە کە بەنیازە هەڵەکەی ئەوان بسەلمێنێت و سەرەنجام گریمان بە پێی ڕێساکانی مەنتیق دەیسەلماند کە ئەوان لە هەڵەدان و بەڕاست لەو حاڵەتەدا چی ڕووی دەدا؟ وەڵام ئەمەیە کە بڵێسەکانی توڕەیی ئەوان بەتینتر دەبوو. کار دەگەیشتە قۆناغێک کە شۆڕش، هەموو لایەکی دەگرتەوە. کاتێک دڵی مرۆڤێک بەرامبەر بە ئێوە لێوان لێو بێت لە هەستی دوژمنکارانە، هەرگیز ناتوانن لە ڕێگەی مەنتیقەوە ناچاری بکەن کە هاوبیر و ڕاتان بێ. ئەو باوک و دایکەی کە لایەنگری سەرکوتکردنن، ئەو بەڕێوەبەرانەی کە پێیان خۆشە خۆیان بەسەر ژێر دەستەکانیاندا فش بکەنەوە، ئەو مێردانەی کە دەیانەوێت بەرز و بڵندی خۆیان تۆمار بکەن، ئەو ژنانەی کە بە نووکەنووککردن هەمیشە وا بەنیازن لەسەر بەهاکانی خۆیان پێداگری بکەن، دەبێت بزانن کە خەڵک. حەز ناکەن لەبەر خاتری ئەوان بیری خۆیان بگۆڕن. ناتوانن بە زۆری ئەوان بکەنە هاوبیروڕای خۆتان. هاوبیروڕاکردنی خەڵکان کارێک نییە کە بە زۆر بتوانی تیایدا سەربکەویت، بەڵام ئەگەر بە دۆستی و هاوڕێیەتی دەست بدەیتە ئەم کارە، ئەگەری ئەوە هەیە کە لە هاوبیروڕاکردنی کەسانی تردا سەرکەوتوو ببن. ئەبراهام لینکۆڵن هەروەها نزیکەی دوو سەد و پەنجا ساڵ لەمەوبەر ئەم بیرۆکەیەی لە بەیانەکانیدا دووپات کردۆتەوە، سەرنجی وتەکەی ئەو بدەین، پەندێکی پێشینان دەڵێت، ئەوە ڕاستە کە لە یەک دڵۆپە هەنجوین زیاتر لە گاڵۆنێک ژەهر دەتوانێت مێشەکان بە لای خۆیدا ڕابکێشێت، مرۆڤەکانیش هەروەهان. ئەگەر دەتەوێت کەسێک بکەیتە لایەنگر و هەواداری خۆت، سەرەتا لەودا ئەوە دڵنیا بکەرەوە کە هاوڕێ و دۆستێکی سەرڕاستی ئەوی، هەر لێرەدایە کە هەمان دڵۆپە هەنجوین دڵی ڕادەکێشێت و بەرەو ئێوەی دەهێنێت و گەیاندنی خۆشەویستی سۆز و شاڕێگەیەکە بە عەقڵی ئەو کۆتایی دێ. خاوەن پیشە پێشکەوتووەکان بۆیان دەرکەوتووە، کە لە کاتە هوروژاوەکاندا و ئەو ڕۆژانەی کە هەندێک ڕووداوی وەک مانگرتنی کرێکاران ڕوودەدا، ئاکاری دۆستانە لەگەڵ مانگرەکاندا باشترین ڕێگەی پاراستنی سوودەکانە. بۆ زیاتر ڕوونکردنەوەی ئەم مەسەلەیە نموونەیەک دەهێنینەوە. لەو کاتەدا کە تێکڕا دوو هەزار و پێنج سەد کرێکارەکەی کۆمپانیای واید مۆتۆر بۆ زیادکردنی کرێ مانیان گرت، ڕابێرت، ف بلانک سەرۆکی کۆمپانیای ناوبراو کارەکەی ئەوانی مەحکوم نەکرد و تاوانباریشی نەکردن، وەک شتێکی ئاسایی ئەو تۆمەتەی نەدایە پاڵیان کە ئەوان کۆمەڵێکی کۆمۆنیستن، ئەو تەنانەت ئەو کارەی مانگرەکانی ستایش کرد و لە ڕۆژنامەکانی کلیولند ئاگاداریی چاپ کرد کە تیایدا لەو کارە ئاشتیخوازانەی مانگرەکان بۆ گەیشتن بە مافەکانیان ستایشی کردبوو. بەڕێز بلانک کاتێک لە ڕێی ئەو کەسانەی کە چاودێری مانگرەکان بوون زانیاری دەست کەوت کە کاتەکانیان بە بەتاڵە دەڕوات و چەند سێتێک تۆپ و داری بەیسبوڵ و دەستکێشی کڕی و ئەوانی بانگهێشت کرد تا بێ گوێدانە برنەوە و دۆڕاندن یاری بەیسبۆڵ بکەن. ئەو بۆ ئەو کەسانەی کە حەزیان لە یاری بۆڵین دەکرد ئامێری ئەم یاریەی بەکرێ بۆ دابین کردن. ئاکاری دۆستانەی بەڕێز بلاک هەمان بەرەنجامی بەدەست هێنا کە چاوەڕوان کراو بوو. مانگرەکان کاتێ ڕەفتاری دۆستانەی ئەویان بینی دەست بەجێ ڕەفتارێکی شایستەیان گرتە بەر. ئەوان سەرەتا گسک، بێڵ و عەرەبانەی خۆڵیان بە ئەمانەت وەرگرت و دەستیان کرد بە کۆکردنەوەی قوتووە شقارتە و کاغەزی چرچکراو و فلتەرەجگەرەی پانەوە بوو کە لە پانتایی ساڵۆنەکەی کارخانەدا پرشوبڵاو کرابوونەوە. بیری لێ بکەنەوە ئەو کرێکارانەی کە بە مەبەستی زیادکردنی مووچە مانیان گرتبوو، لەناکاو دەست دەکەن بە پاکژکردنەوەی گۆڕەپانی ناو کارخانە و، خۆڵ و خاشاک لادەبەن و ئەم کارە کە هاوشێوەکەی هەرگیز نەبینرابوو و هاکەشێکی دۆستانەی لە کارخانەدا دروستکرد کە لە ماوەی کەمتر لە یەک هەفتەدا کارەکە بە سوڵح و ئاشتی کۆتایی پێهات و هیچ نیشانەیەکی خراپ و ڕەشبینی نەهێشتەوە. دانیل وبستەر کە لە جوانیدا هەر وەک خواکانی میسر و یۆنانی دێرین دەهاتە پێش چاو و لە قسە و بەیاندا وەک، یەهوە، خۆی دەنواند، یەکێک بوو لە سەرکەوتووترین ئەو پارێزەرانەی کە بەرگرییان لە تۆمەتباران دەکرد. ئەو بەو هەموو تایبەتمەندێتییەوە بە شێوەیەکی ئاسایی بەهێزترین باسەکانی خۆی بە دەستەواژەی دۆستانە وەک ئەم ڕستانەی لای خوارەوە دەڕازاندەوە، لەگەڵ هەموو ئەمانەدا ئەوە قازییە بەڕێزەکانن کە دەبێت پێیدا بچنەوە و ڕای خۆیان دەرببڕن. بەڕێزان، پێدەچێت ئەم بابەتە ئەو بەهایەی هەبێت کە دەربارەی بیر بکەینەوە. لێرەدا چەندەها ڕاستی بوونی هەیە لە چاوی تیژی ئێوە شاراوە نابێ وە یا بەو زانیارییە فراوانەی کە لەمەڕ سرووشتی مرۆڤ هەتانە، پەی بەم ڕاستیە گرنگە دەبەن. بەرەنجامی کاری بەڕێز وبستەر ئەمە دەبوو کە نە هێرشێک ڕووی دەدا و نە فشاری خوێنی کەسێکیش دەچووە سەر ئەو لەو شێوازانە سوودی وەرنەدەگرت کە کەسانی تر بۆ سەپاندنی بیر و ڕاکانیان کەڵکیان لێ دەبینی وتەکانی بەهێمنی و لەسەر خۆوە گۆ دەکرد و ئەم شێوازەش هۆکاری بەناوبانگی و خۆشەویست بوونی بوو پێدەچێت بۆ هێورکردنەوەی مانگرتنێک هیچ کات ئێوە بانگهێشت نەکرێن و یاخود ناچار نەبن لە بەرامبەر قازییەکان بۆ بەرگری کردن لە خۆتان وتار بدەن، بەڵام ئەم ئەگەرە هۆیەکە بۆ چاککردنی کرێی خانوو یاخود هەندێک مەسەلەی تاکەکەسی پێویستیان بە ها و بیروڕاکردنی خەڵکانی تر ببێ، ئایا لەم بارەیەوە ڕووبەڕووبوونەوەی دۆستانە بۆ ئێوە سوودبەخش دەبێت یاخود نا؟ مۆڵەت بدەن ئەم بابەتە گریمانەییە بە هێنانەوەی نموونەیەکی واقیعی لێک بدەینەوە. ئەلف لام ئشترواب ئەندازیارێکی لاو بوو کە بەسەرهاتی ئەو هەوڵە ناسەرکەوتوەی و سەرکەوتوەی بۆ چاککردنی کرێی خانوەکەی لە پۆلدا بەم شێوەیە باس کرد، بەنیاز بووم کرێ خانوەکەم دابەزێنم چونکە ئەو کرێیە بۆ من زۆر قورس بوو، بەڵام دەمزانی کە خاوەن ماڵێکی ئێجگار سەخت گیرم هەیە، لە هەنگاوی یەکەمدا نامەیەکم بۆ خاوەن ماڵەکەم نووسی و ئاگادارم کردەوە کە بەنیازم لەگەڵ تەواوبوونی ماوەی دەستنیشانکراودا ئاپارتمانەکە بەجێدەهێڵم، بەڵام ڕاستییەکەی ئەوە بوو کە من نیازی چۆڵکردنی ئەو ئاپارتمانەم نەبوو، تەنها دەمویست هەوڵێکم بۆ چاککردنی کرێیەکە دابێت. بەڵام بەرەنجام لە ڕوانگەی منەوە نائومێد کردبوو، چونکە کرێچییەکانی تر وەها کارێکیان ئەنجام دابوو هیچ سوودێکی نەببوو، هەموویان بە منیان ووت کە مشتومڕکردن لەگەڵ ئەم خاوەن ماڵەدا، کارێکی بێ سوود و دژوارە، بەڵام من بە خۆمم وت، پیاو، تۆ خەریکە خولێکی تایبەت بە مامەڵە و چۆنیەتی ئاکار و ڕەفتار لە گەڵ خەڵکدا تەواو دەکەیت و ئێستا کاتی ئەوەیە کە بنەماکانی ئەم خولە بە کار ببەیت و ئەنجامی باشیشت هەبێ. خاوەن ماڵەکە لە گەڵ گەیشتنی نامەکە هاوڕێ لە گەڵ سکرتێرەکەیدا هات بۆ بینینی من، لە بەردەم دەرگاکەدا بە زەردەخەنەوە پێشوازیم لێ کرد و بە هەستێکی پاک و گەرموگوڕیەوە دەستم کرد بە قسە کردن دەربارەی بەرزی کرێکە. یەک وشەشم نەوت، هەر زوو بە ڕوونی بەوم وت کە زۆر دڵم چۆتە سەر ئاپارتمانەکەی، لە کاتی قسەکردندا، لە ستایشکردن و پیاهەڵداندا زیادەڕەویم کرد و ستایشم کرد لەمەڕ ئەو ئیدارە عاقڵانە و ڕێک و پێکەی، پاشان وتم حەزم دەکرد ساڵێکی تریش لەو ئاپارتمانەدا بمێنمەوە بەڵام لە توانامدا نییە. وەها دەهاتە پێشچاو کە لەبەر ئەوە هیچ یەکێ لە کرێچیەکان بەم جۆرە قسەیان لەگەڵ نەکردبوو، چونکە زۆر زوو سەری دڵی کرایەوە و دەستی کرد بە گلەییکردن لە کرێچیەکان، ئەوپێی وتم کە یەکێک لە کرێچیەکان، چوار نامەی بۆ ئەو نووسیوە کە هەندێک لەوانە بە شێوەیەکی بێ ئەدەبانە نووسرابوو. ئەو باسی یەکێک لە کرێچیەکانی کرد کە بەو مەرجە ئامادە بوو گرێبەستەکەی درێژ بکاتەوە کە خاوەن ماڵەکە کارێ بکات تاکوو کرێچی نهۆمی دووەم شەوانە لە خەودا خر و پف نەکات. پاشان وتی، مرۆڤ چەندە لە هەبوونی کرێچیەکی ڕازی وەک ئێوە هەست بە ڕازی بوون دەکا. خاوەن ماڵەکە دەست بەجێ پاش ئەم ڕستەیە وتی، ئەگەر کێشەتان کرێکەیەتی، ئەوا ئەگەر بتانەوێت ئامادەم چاک کاریەکی تێدا بکەم. منیش بە سوود وەرگرتن لە هەل بە هەمان لەحنی دۆستانە ئەو بڕەی کە لە توانامدا بوو بیدەم بۆیم بەیان کرد ئەویش دەست بەجێ بێ هیچ مشتومڕێک قبوڵی کرد ئەو لەکاتی ڕۆشتنیدا سەیرێکی دواوەی کرد و پێی وتم پێتان خۆشە ڕازاندنەوەی ئاپارتمانەکەتان بە چ شێوەیەک بێت؟ بێ پەردە دەبێت دانی پێدا بنێم کە لە حاڵەتی سوود وەرگرتن لە شێوازی کرێچیەکانی تر ئەوا بێگوومان شکستی من حەتمی بوو نەشم دەتوانی کرێکە کەم بکەمەوە دڵنیام کە هەر ئەم ڕووبەڕووبوونەوە دۆستانەیە و ئەو ستایش و پێهەڵدانە بووە هۆی ئەوەی کە من بگەمە کام؟ ئێستا گوێ لە بەسەرهاتی خاتوو دوروتی دانیشتووی گاردن ستی ئێستای لە کەنارەلمییەکانی لانک ئایلەندا بەسەر دەبات، خاتوو دوروتی بۆ منی وت. بەم کۆتاییانە ژمارەیەک لە هاوڕێکانم بۆ خواردنی نیوەڕۆ بانگهێشت کردبوو. کۆبوونەوەی ئەم هاوڕێیانە بۆ من زۆر گرنگ بوو. حەزم دەکرد میوانییەکە بە باشترین شێوە بەڕێوە بچێت. لە وەها بابەتێکدا ئیمل بەڕێوەبەری ئەو میوانخانەی کە شوێنی بەڕێوەبردنی میوانییەکە بوو یارمەتی دەدام، بەڵام لەم میوانییە تایبەتەدا ئەو نەهاتە یارمەتیم و تا کۆتایی کارەکانیش هیچ دیار نەبوو. ئەو تەنها بەردەستێکی بۆ تەرخان کردبووم، ئەم بەردەستە بچووکترین زانیاری دەربارەی شێوازی میوانداری باڵا نەبوو. ئەو بە کەللەڕەقی تەواوەوە هەوڵی دەدا کە لە بەڕێزترین و بەرجەستەترین میوانی من لە کۆتایی هەمووانەوە میوانداری بکات و خزمەتی بکا. تەنانەت جارێکیان بینیم کە پارچەیەکی بچووکی کەرەوز خستە ناو ئەو دەوریە گەورەیەی کە لە بەردەم ئەو میوانە بەڕێزەدا بوو. گۆشتەکە جیڕ بوو، پەتاتەکەش لە ڕادە بە دەر چەور بوو. خواردنەکان زۆر ترسناک بوون. من زۆر تووڕە بووم. بە زەحمەتی زۆرەوە هەوڵم دەدا پێ بکەنم و خۆم کۆنترۆڵ کەم. لە هەمان بارودۆخیشدا بە خۆمم وت با دەستم گاتە ئیمل، ئەم هەقەی لێ دەکەمەوە. سەرەنجام ئەو ڕۆژە تێپەڕی. ئەو ڕۆژی چوارشەممەیە کە بۆ من عەزابێکی گەورە بوو تا کۆتایی پێ هات. شەوی دوایی ناڕەحەت و تووڕە بە شوێن هەندێک ڕستەی ڕەقدا دەگەڕام کە بە هۆیانەوە داخی دڵم بە سەر ئیملدا خاڵی بکەمەوە. لە کاتێکدا کە ڕادیۆکە هەڵکرابوو، وتارێکی دەربارەی پەیوەندییەکانی مرۆڤ پەخش دەکرد. بۆ چەند خولەکێک گوێم لە قسەکانی بێژەر ڕاگرت و بیرم کردەوە، باشە پیا هەڵشاخانی من بۆ ئیمەیلی چ کێشەیەک چارەسەر دەکات؟ چونکە ئەم کارە دەبووە هۆی ناڕەحەتی و ڕەنجانی ئەو، پاش ئەوەش چیدی یارمەتی منی نەدەدا. هەوڵم دەدا لە گۆشەنیگای ئەوەوە سەیری مەسەلەکان بکەم. ئەو بەرپرسی ئامادەکردنی مەوادی خام نەبوو، ئەو بەم هۆیەوە نەیتوانی کارێکم بۆ ئەنجام بدات کە هەندێک لە بەردەستەکانی بە قسەیان نەکردبوو. لە لایەکی تریشەوە منیش زۆر سەخت گیریم کردبوو. بەم لێکدانەوە و شیکردنەوەیە بڕیارمدا لە بری ڕەخنەگرتن لە ئیمیلی، زۆر دۆستانە لەگەڵ ئەودا قسە بکەم. بڕیارمدا قسەکانم بە ستایش و باسکردنی ئەو دەست پێ بکەم. ڕۆژی دوایی کە ئیمیلیم بینی، ئاگادار بوومەوە کە نێوچاوانی گرژ و مۆنە. بە هێمنییەکی تەواوەوە پێم وت. سەیرکە ئیمیل، دەمەوێت ئەمە بزانی کاتێک کە من لە کەسێک میوانداری دەکەم زۆر بۆم گرنگە کە تۆ یارمەتیم بدەیت چونکە تۆ باشترین میوانداری لە شاری نیۆیۆرکدا ئەگەرچی ڕاست دەکەیت کە لە ئامادەکردنی مەوادی خۆراکیدا بەشدار نەبوویت و تۆش لێت نەناون هەر لەبەر ئەوەش ناتوانم بۆ ئەوەی کە ڕۆژی چوارشەممە ڕوویدا سەرزەنشتت بکەم چونکە تۆ هیچ خەتابار نیت بەم قسەیە بە خێرایی هەورە ڕەشەکانی لاچوون ئیمیل بە پێکەنینەوە وتی خاتوونی بەڕێز بارودۆخ هەر بەو جۆرە بوو کە ئێوە فەرمووتان، لە خواردنە بێتامەکان، خەتابار چێشتلێنەرەکان بوون و من هیچ خەتام نییە. من لەم هەلەشیان سوودم وەرگرت و دووبارە بە لەحنێکی دۆستانە وتم، ڕابوردوو چیدی ڕابوردووە، بەڵام ئیمیل، من دەبێت چەند میوانێکی تریش ڕێکبخەم کە پێویستم بە یارمەتی تۆ هەیە. وا دەزانم وا باشترە مەجالێکی تر بدەین بە چێشتلێنەرەکان. ئیمیل بە سووربوونێکەوە وەڵامی دایەوە، بێگومان خاتوون. دڵنیا بن ئەو ڕووداوە نەشیاوەی ڕۆژی چوارشەممە هەرگیز دووبارە نابێتەوە. بەڵێ ئازیزان هەفتەی دوایی میوانیەکم ڕێکخست من هاوڕێ لەگەڵ ئیمیلدا شێوەی خواردنی نیۆڕۆمان ڕێکخست لە بەرامبەر ئەم یارمەتیەدا پاداشتێکی چاکم دایە و بەڵام لە هەڵەکانی پێشووی ئەو هیچ باسێکم نەهێنایە ئاراوە ئەو ڕۆژە کاتێک چوومە ژووری میوانداریەکەوە بینیم مێزێکی گەورەی خواردن بەژمارەیەکی زۆر گوڵی ڕۆزی ئەمریکایی ڕازاوەتەوە ئێمیل چاودێر و گوێڕایەڵ بوو بچوکترین غەفڵەتێکم لێ نەبینیوە باوەڕ بکەن ئەگەر ماریشم بانگهێشت بکردایە بەبێ هیچ گۆڕانکاریەک میوانداریەکە کەم و کورتی نەبوو خواردنەکە زۆر باش بوو قاپ و قاچاغ کەم و کورتی نەبوو لەبری بەردەستێک چوار بەردەست بەشی یەکەمی خواردنەکەیان دادەنا لەکۆتایشدا خودی ئیمل ئایسکرێمێکی نەعنای زۆر بەتامی بۆ میوانەکان دانا. لە کاتی خواحافیزیدا یەکێک لە میوانەکان بە منی وت، ئێوە ئەم میواندارەتان جادوو کردووە. من لە هەموو تەمەنی خۆمدا وەها میواندارێکی جوان و بێ کەم و کورتیم نەبینیوە. بەڵێ ئەو میوانە ڕاستی دەکرد. من بە ڕەفتاری دۆستانەم ئەو میوانەم جادوو کردبوو. چەند ساڵێک لەمەو پێش کە من کوڕێکی بچووک بووم و بە پێی پەتی بێشەیەکم تێ دەپڕان تاکوو دەگەیشتمە تاکە قوتابخانەی ئەو ناوچەیە کە لە ڕۆژاوای باکووری مەیسووریدا بوو، ڕۆژێکیان ئەفسانەیەکم دەربارەی مشتومڕی با و خۆر خوێندەوە. لەم مشتومڕەدا با دەیگوت گوایە دەتوانێت خێراتر لە خۆر چاکەتی ئەو پیرەمێردەی کە لەو بیابانەوە تێدەپەڕی لەبەری دابکەنێ. پاش ئەم قسەیە خۆر لە دوای پارچهورێکەوە سەیری هەوڵی با بدات تا بزانێت چی دەکات، باکە دەستی کرد بە هەڵکردن و سات بە سات بەهێزتر دەبوو، بەڵام هەرچی هەڵکردنی باکە بەهێزتر و توندتر دەبوو، پیرەمێردەکە زیاتر چاکەتەکەی بە دەوری خۆیدا دەپێچا و توندی دەکرد. پاش ماوەیەک هەوڵدان باکە نیشتەوە و سەرەی خۆر هات تاکو هێز و توانای خۆی دەربخات، خۆر بە هێمنی لە پشتی هەور دێتە دەرەوە و بە ڕوویەکی خۆشەوە بەرەو ڕووی پیرەمێردەکە زەردەخەنەیەک دەکات، گەرمی خۆرەکە دەبێتە هۆی ئەوەی کە نێوچاوانی کابراکە عارەقی لێبنیشێت و بە فێنک بوونەوە بە ڕەزایەتی تەواوەوە چاکەتەکەی لە لەشی دادەکەنێ. خۆر بۆ ئاراستەکردنی کارەکەی خۆی بە با دەڵێت، ئەمە لەبیر نەکەیت بە توانای دۆستی و میهرەبانی زۆر زیاتر لە تووڕەی و هەڵچوون تۆ بەو هەڵکردنە تووڕەیەی خۆت نەتتوانی کەچۆک بە کابرادا بدەیت، لە کاتێکدا من بە یەک پێکەنینی دۆستانەی بە سۆزەوە ئەم کارەم کرد لە سەردەمی مناڵیمدا، بەڕێزان ئەو کاتەی من ئەم ئەفسانەیەم دەخوێندەوە لە شاری بۆستندا کە لە بواری فێرکاری و پەروەردە و فەرهەنگ دێرین بوو من لە خەویشمدا نەم دەبینی کە لەوێ بینیم پیاوێک بە ناوی ئا هە بە کە پزیشکە و سێ ساڵ دوای ئەوە چارەنووس وەها بوو کە یەکێک بێت لە قوتابیەکانی زانکۆم ئەم بابەتەی بە کردەوە تەجروبە کرد کە بەسەرهاتەکەی خۆی لە پۆلدا بەم جۆرە گێڕایەوە لەو سەردەمەدا ڕۆژنامەکانی بۆستۆن پڕ بوو لە ئاگاداری درۆینە ئاگاداری ئەو تۆ کە تیایاندا تاکەکان بانگەشەی ئەوەیان دەکرد کە پسپۆڕی لەباربردنی کۆرپەلەن یاخود لاوازی جنسی لە پیاوان چارەسەر دەکەن ئەم کەسانە هیچ کارێکیان نەدەکرد تەنها ئەوەندە نەبێت بە قسەکردن دەربارەی چۆنیەتی دابەزینی هێزی جنسی پیاوەکان ئەوانیان دەترساند و لەنێوان ئەو پیاوە ترس لێنیشتوانەدا نێچیرەکانی خۆیان هەڵدەبژارد. چارەسەرەکانی ئەوانیش هیچ نەبوو بێجگە لە ترس و ترساندن و قوربانیەکان لە دەوا و دەرمانی چاک و کاریگەر هیچ کام لەوان زانیارێکی ئەوتۆیان نەبوو ئەوانەشی کە بانگەشەی ئەو پسپۆڕیەیان لە بواری لەباربردنی کۆرپەلەدا هۆکاری مەرگی چەندەها ژنی لاو بوون بەڵام لە نێوان ئەم حەکیم باشە تەزویرانە بێجگە چەند کەسێکیان نەبێت ئەوانی تر دادگایی نەکران چونکە زۆرینەیان بە پێدانی غەرامەیەکی کەم یاخود لە ڕێی دەسەڵاتی سیاسیەوە بەخش شران. بارو دۆخ زۆر خراپ بوو. خەڵکی نەجیبی بۆستۆن سەرنجام تووڕەیی دایگرتن و لە دژ ئەم ئەهریمەنە بەرژەوەندیخوازانە شۆڕشیان بەرپا کرد. وتاربێژان لەو بۆنە جۆراو جۆرانەی کە دەهاتە پێش لە دژی ئەم خراپە کارانە و ئەو بڵاو کراوانەی کە پڕوپاگەندەکانی بۆ بڵاو دەکردنەوە بانگەشەی زۆریان کرد و بۆ بەرگری کردن لە چاپ کردنی ئەم ئاگاداریانە تەنانەت دەستەودامێنی نزاش بوون ڕێکخراوە یاساییەکان بازرگانیەکان یانەکانی ژنان کەنیسەکان و ئەنجومەنی لاوان ئەم کارە دژ بە مرۆڤیان حکوم کرد، بەڵام سوودی نەبوو، شەڕێکی تاڵ لە نێوان ئەندامانی دەستەی یاسادانانی دەوڵەتدا ڕوویدا تاکوو لە چاپدانی ئەم جۆرە ئاگادارییانە بە نایاسایی بدرێتە قەڵەم، بەڵام بە کاریگەری دەسەڵاتی سیاسی ئەم هەوڵەش شکستی هێنا. دکتۆر ئەلف هەئبا بەردەوام بوو، وتی، لە وەها بارودۆخێکدا من سەرۆکی کۆمەڵگەی نەتەوەیی عیسەوییە خێرخوازەکانی بۆستۆن بووم، کۆمیتەی ژێر فەرمانی من دەربارەی ئاگادارییە ناوبراوەکان تاقیکردنەوەی زۆری ئەنجامدا، بە تێکڕا بێ ئاکام بوون. وەها دەردەکەوت کە ڕووبەڕووبوونەوە لەگەڵ ئەم تاوانبار و خراپە کارە پزیشکانەدا بێسوود بێت. لەوپەڕی نائومێدیدا شەوێکیان هەوڵم دا تاقیکردنەوەیەکی تر ئەنجام بدەم، تاقیکردنەوەیەکی ئەوتۆ کە تا ئەو کاتە لە دژی پزیشکە تاوانبارەکان ئەنجام نەدرابوو بنووسم. لەو نامەیەدا هارد بۆستۆنم ئاگادار کردەوە کە زۆرم حەز لە ڕۆژنامەکەی ئەوانە و یەکێکم لە خوێنەرانی باشی ئەو ڕۆژنامەیە. بەڵگەی حەزیشم لەو ڕۆژنامەیە ئەوەیە کە هەواڵەکانی لەسەر بنەمای ڕاستین و ورووژان و بەرەڵایی نانێتەوە. سەروتارەکانیش زۆر چاکن، ئەم ڕۆژنامەیە بۆ تێکڕای ئەندامەکانی خێزان زۆر باشە، بەڕای من نەک تەنها لە بۆستۆن، بەڵکو لە تەواوی نیو ئینگلزد دا ڕۆژنامەیەکی بەو قورسی و سەرڕاستیە بوونی نیە. لە درێژەی نامەکەدا بۆ سەرنووسەرەکەم نووسی، ئەگەرچی کەموکورتێکی تێدابێت کە ئومێدەوارم هەوڵی نەهێشتنیان بدەن، بۆ نموونە یەکێک لە هاوڕێکانم کچێکی لاوی هەیە کە شەوی ڕابردوو داوای لێکرد بابەتەکانی ئەو ڕۆژنامەیی بە دەنگی بەرز بۆ بخوێنێتەوە، کچەکە کاتێک گەیشتە ئاگاداریەکانی تایبەت بە پسپۆڕانی لەناوبردنی کۆرپەلە پرسیاری لە باوکی کرد کە مەبەست لەم ئاگادارییە چییە؟ هاوڕێکەی من کە زۆر شڵەژابوو و سەری سوڕمابوو کە چی وەڵامی کچەکە بداتەوە، ئەگەرچی پێویست بە ڕوونکردنەوەی زیاتر ناکات چونکە ئێوە لە مەبەستەکەی من دەگەن و ئاگاداری ئەم مەسەلەیەن کە ڕۆژنامە بەربڵاوەکەی ئێوە دەچێتە هەموو ماڵەکان و باوکانێکی زۆر هەن کە کچی تازە پێگەیشتوویان هەیە لە وەڵامی ئەم پرسیارەدا دەستەوستان دەبن، بەڕاست ئەگەر ئێوە کچێکی تازە پێگەیشتووتان هەبوایە و ئەم ڕۆژنامەیەی دەخوێندەوە و هەمان پرسیاری دەکرد کە کچەکەی هاوڕێی من کردی چ وەڵامێکت بۆ ئەو دەبوو؟ ئایە ڕێتان پێدەدا ئەم جۆرە پرسیارانە بخوێنێتەوە؟ ئەگەر ڕێتان پێدەدا چ ڕوونکردنەوەیەکتان دەبوو کە زەرەر نەگەیەنێت؟ زۆر بەداخەوەم کە ڕۆژنامەیەکی قورسی وەک ڕۆژنامەکەی ئێوە کە لە هەر لایەنێکەوە خاڵییە لەم کەموکوڕییانە تا ئێستا هەوڵێکی ئەوتۆی نەداوە بۆ نەهێشتنی ئەم کەموکوڕییە و باوکان ترسیان لەوە نەمێنێت کە ئەم ڕۆژنامەیە بخەنە بەردەست کچە لاوەکانی خۆیان، ئایا ئەگەری ئەوە نییە کە هەزارەها کەس هەمان هەستی منیان هەبێ؟ لە ڕۆژی دوایی سەرنووسەری ڕۆژنامەی هرالد بوسون نامەیەکی بۆ دکتۆر ئەلیف هەئبا نووسی کە ئەم دکتۆرە نزیکەی سی و پێنج ساڵ ئەو نامەیەی پاراست و کاتێک کە بۆ قوتابی خولەکەی من نامەکەی دا بە من. ئێستا ئەم نامەیە کە لە بەرواری سیانزەی ئۆکتۆبەری ساڵی هەزار و نۆ سەد و چل دا نووسراوە لە بەردەمی من دایە. دکتۆر ئەلیف هەئبا، بۆستۆن، ماساچوست. بەڕێزم، من لەمەڕ ئەو نامەیەی کە لە بەرواری یانزەی ئۆکتۆبەر بۆ سەرنووسەر نووسیوتانە سوپاسی هەستی بەرزتان دەکەم. بکەم ئەم نامەیە بووە هۆی ئەوەی کە سوورتر بم لەسەر ئەو نازەی کە هەر لە سەرەتای گرتنە دەستی ئەو پۆستەوە هەمبووە لە ڕۆژی دووشەمەوە وا بە نیازم کە تا ئەو جێگەی گونجاوە ڕێگر بم لە بەردەم چاپی ئەو جۆرە ئاگاداری و بابەتە ناشیرین و ناپەسەندانە ئاگادارییە پزیشکەکانی پەیوەست بە داوو دەرمان و لەناوبردنی کۆرپەلە و شتی تر بە گشتی دەسڕێنەوە و لادەبرێن ئەو ئاگادارییانەش کە ناکرێت بە تەواوی لاببرێن بە وردی بە سەریاندا دەچینەوە و وشەی زەقیان تێدا ناهێڵین دووبارە لەو نامە پڕ سۆزەی ئێوە سوپاسگوزارم کە یارمەتی دام سوورتر بم لەسەر مەبەستەکەم. دڵسۆزتان و تا هاکسل سەرنووسەری هرالد وستون. ئیزۆپ پەردەیەکی یۆنانی بوو کە شەش ساڵ بەر لە دایکبوونی مەسیح لەبارەی کراسوس دادەژیا و چەندەها ئەفسانە و داستانی جۆراوجۆری لە پاش خۆی بەجێهێشتووە. ئەو ڕاستیانەی کە ئەو لە سروشتی مرۆڤەوە فێر بووە و ئەوانەی گێڕاوەتەوە بە هەمان ڕادە لە بۆستۆندا و لە بێرمنگامدا ڕاستی بوونی هەیە کە بیست و پێنج سەدە لەمەوبەر لە سینادا هەبووە. ئەفسانەی مشت و مڕی با و خۆر یەکێکە لە بەرهەمەکانی بیری ئەم ئیزۆپە کە پێمان دەڵێت خۆر بە میهرەبانی و دۆست زووتر لە بای توڕە چاکەتەکان لەبەردا دەکەنێت. وتی ئەم ئەفسانە دروستکراوەی بیری ئیزۆپ وەهایە کە ڕووبەڕووبوونەوەی دۆستانە، قسەی هاندەر و ستایشکەر کە زۆر باشترە لە توڕەیی و هەڵچوون، قسەکەی لینکۆڵن کە ئاماژەی کرد بە پەندێکی پێشینان لە یاد نەکەین کە دەڵێ، یەک دڵۆپە هەنجوین زیاتر لە یەک گاڵۆن ژەهر دەتوانێت مێشەکان بەرەو لای خۆی ڕابکێشێت. ئەگەر دەتانەوێ خەڵکان هاوبیروڕابکەن لەگەڵ خۆتاندا، ئەوا ئەم بنەمایەی ژێرەوە لەیاد نەکەن و کاری پێ بکەن، بە لەسەرخۆییەوە قسە دەست پێ بکەن.